هەزار و هەشت سەد و حەفتا و چوار ی زایینی هەتا هەزار و نۆ سەد و سی و حەوت ی زایینی. جوجلینمۆ مارکۆنی داهێنەری ڕادیۆ ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و چوار ی زایینی لە شاری پۆلۆنای ئیتاڵیا لە نێو خێزانێکی دارمەندە و خانەداندا لەدایکبووە. ڕۆشەنبیری و سەررشتەیی لە چەند مامۆستایەکی لێهاتوو شارەزا وەرگرتووە. لە تەمەنی بیست ساڵیدا بوو، نووسراوێکی هێنریک هێرتزی زانای خوێندەوە کە پێش چەند ساڵێک بە تاقیکردنەوە بە ئەنجامی دابوو. ئەم تاقیکردنەوانەیش دەربارەی بوونی هەندێک شەپۆلی کارۆموگناتیسی دەدوێ کە بە نێو هەوادا بە خێرایی ڕۆشن دەجوڵێتەوە. مارکۆنی دەست بەجێ کەوتە ئەو بیر و ئەندێشەیەی کە ئەم شەپۆلانە دەتوانرێ بخرێتە ژێربار و بەکار بهێنرێ بە ناردنی کۆدی تەلەگرافی بێ سیم بۆ جێگای زۆر دوور و بەرین. بێگومان ئەم کارە مەزنە دەرفەتێکی زۆر بەربڵاو بوو بۆ ئەو هاتوچۆ و ڕێگەوبانانەی کە لە توانای تەلەگرافدا نەبوو هەستێت بەم کارە وەک ناردنی پەیام بۆ ئەو کەشتیانەی کە لە پانتایی دەریادان. لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و شەش ی زایینیدا، پاش ڕەنج و تێکۆشانێکی بێوچانی یەک ساڵەی، گەیشتە ئەنجامێکی سەرکەوتوو لە تۆمارکردنی داهێنانە نوێیەکەیدا لە ئینگلترا. هەر لە ساڵی دواییشدا، توانی چەند پەیامێکی بێسیم بە کەناڵی ئینگلیزی ڕا ڕەوانە بکات. بەڵام لە ساڵی هەزار و نۆ سەد ی زایینیدا نەبێت ئەو داهێنانەی بۆ تۆمار نەکرا. مارکۆنی پاش زەبر و کۆڵنەدانێکی سەخت لە چەند داهێنانێکی چاکاری گرنگدا توانی پەیامێکی بێ سیم لە ئینگلتراوە بە ئۆقیانووسی ئەتڵەسیڕا بگەیەنێتە نیوفۆنلاند. گرنگی داهێنانەکەی مارکۆنی بە شێوەیەکی درامی لە ساڵی 1909 ی زەینیدا دەرکەوت، کاتێک کە پاپۆڕی کۆماری خۆیدا بە پاپۆڕێکی تردا و لەوەدا بوو بە تەواوی ژێر ئاو بکەوێ، دەست بەجێ بە ناردەیەکی بێ سیم هانای بۆ پاپۆڕەکانی نزیکی برد تاکو فریای بکەون و ڕزگاری بکەن، بێگومان هانایان پێگەیشت و هەرچی لە پاپۆڕەکەدا بوو ڕزگاریان بوو لە مردن تەنها شەش کەس نەبێت. مارکۆنی لە دۆزینەوە و داهێنانی ئەم کارە مەزنەیدا لە ساڵی دواییندا خەڵاتی نۆبڵی پێ بەخشرا. هەر لە ساڵی دواییشدا توانی ئەو پەیامە بێ سیمانە لە ئێرلەنداوە بگەینێتە ئەرجەنتین کە نزیکەی دوو هەزار میل لە یەکترەوە دوورن. ئەو پەیامانەش کە ڕەوانە دەکران بە پێی ڕژێمی مۆرس بوو لە تەلەگرافدا. واتە. داش خاڵ، هەرچەندە دەیشزانرا کە دەنگ بە هۆی ڕادیۆوە دەگەیەنرێ، بەڵام ئەم کارە لە دوای ساڵی هەزار و نۆ سەد و پازدە ی زاینیدا بە ئەنجام درا. پاش ئەوە ئیتر ڕادیۆ بە ڕادەیەکی بێ سنوور و زۆر بە خێرایی بڵاو بۆوە لە ناو کۆمەڵدا. هەرچەندە مارکۆنی مافی داهێنانەکەی بە ناوی خۆیەوە تۆمار کرا و بڕوانامەکەی لە سەر وەرگرت، بەڵام لەگەڵ ئەوەیشدا دووچاری بەرەنگاری و گێرمەوکێشەیەک بوو بە هۆیەوە لە دادگا. هەبوو خۆی لە مارکۆنی بە پێشتر دادەنا لە مافی ئەو داهێنانە، بەڵام لە دواییدا هەر دەرکەوت کە مارکۆنی خاوەن و پێشکاری ئەو داهێنانەیە و ئافەرینیش هەر بۆ ئەو دەگەڕێتەوە. مارکۆنی لەو دوا ڕۆژانەی ژیانیدا خەریک بوو بە لێکۆڵینەوە و ڕەبازێکی بێوچان دەربارەی شەپۆلە کورتەکان پەیوەندی شەپۆلە هەرە وردەکان، بەڵام ئەو ئاواتەی بۆ نەهێنرایەتی، چونکە لە ساڵی هەزار و نۆ سەد و سی و حەوت ی زایینیدا لە ڕۆما کۆچی دوایی کرد. گەر ڕاوێژی خۆمان بکەین بۆمان دەردەکەوێ کە مارکۆنی تەنها وەک داهێنەر و بایەخپێدەرێک لە بواری ڕادیۆدا ناوبانگی دەرکردووە، بەڵام دەبێ ئەوەیش بزانین کە داهێنانی ڕادیۆ سەرەتایەک بوو بۆ دەرکەوتنی تەلەفزیۆن. لەبەر ئەوە ڕەوایە گەر بڵێین دۆخێکی باڵای هەبووە لە پەرەپێدانی تەلەفزیۆنیشدا نەک داهێنانی. ڕوون و ئاشکرایشە کە پەیوەندی بێسیم چەند گرنگە لە کاروباری زانستگەری و سەربازی و کاری پۆلیسدا، سەرەڕای ئەوەیش کە بۆ چەندین مەبەستی تر بەسوودە. هەرچەندە تەلەگراف پێش ڕادیۆ بە نیو سەدەیەک داهێنرا و پاش چەند چاککارییەک هاتە کایەوە، بەڵام ناگات بە گرینگی و بێهاوتایی ڕادیۆ. هیچ شتێکی تریش جێی ناگرێتەوە، چونکە گرینگی زۆر زۆر بەربڵاوی لێ بەدی دەکرێ. لە ئۆتۆمبێل، کەشتی دەریایی، فڕۆکە و تەنانەت کەشتی ئاسمانیش. هۆیەکی تریش کە ڕادیۆ زۆر گرینگترە لە تەلەفزیۆن ئەوەیە کە ئەو پەیامانەی بە هۆی تەلەفونەوە دەنێردرێن